سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبەرێتی خانی وەرگێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری بیسەرانی خۆشەویست دەم کاتە و هەموو کاتێکتان شاد و کامەران جوانترین سڵاوی ئێمەتان لێبێ فەرموون لەگەڵ ئاڵلقەی بیست و سێهەم لە کتێبی هەنری کیسینگەر. وڵاتی هند لە زۆربەی کاتەکانی شەڕی ساردا هند تەنها وەک تەماشاکارێکی سیاسەتەکانی ئەمریکا بوو لە ئاسیادا ڕاستێکیش هەیە ئاماژە بەو حاڵەتە ئەدا کە بەشی کاروباری دەرەوە لە ڕێی نووسینگەی ڕۆژهڵاتی نزیکەوە مامەڵەی لەگەڵاکە نەک نووسینگەی ڕۆژهەڵاتی ئاسیا. بێگومان هند لە یەک کاتدا سەیری سێ لاکە، سەیری باکوور کە چین و ڕووسای لێیە، سەیری ڕۆژاواش کە هاوسنووری هەڵچوون و دوژمنایەتییەکانی ڕۆژهەڵاتی ناوەڕاستە، سەیری ڕۆژهەڵاتیشەکە کە ڕێژەیەکی بەرزی دانیشتووانی لێیە و شوێنی دەرامەتە ئابوورییە زەبەلاحەکانی باشووری ڕۆژهەڵاتی ئاسیایە. لەم ماوەیەدا پەیوەندیەکانی ئەمریکا لەگەڵ هند گیرۆدەی هەمان ئەو کەلێنە کەلتوریە بوو کە لەگەڵ زۆر لە وڵاتانی تری ئاسیادا دووچاری هاتووە. سەبارەت بە هند، لە سەرەتادا وەها دیارە کە لێکدانەوەی حاڵەتەکەی ئەستەم بێت، چونکە لە ڕواڵەتدا وا دەرەکەوێ کە هەردوو وڵات هۆکاری تەواویان هەیە بۆ لێکگەیشتنی تەواو چونکە هند دیموکراتیە و بەپێی سیستەمێکی سربەست کارەکە پتر لە هەر وڵاتێکی تر کە پاش جەنگی جیهانی دووهەم سربەخۆیی بەدەستهێنابێ چینی دەسەڵاتداریش بە ئینگلیزیەکی ڕەوانە دوێن هەروەک خزمەتگوزارییە شارستانییەکان، سەرەڕای ئەوەی زۆر بێرۆکراتین و لەژێر کاریگەریی تیۆرە سۆسیالیستەکانی هەڵێنجراوی ڕێبازی ئابووریی لەندەنن، بەڵام یەکێکن لە هەرە خزمەتگوزارییە کارامەکانی جیهانی تازەپێگەیشتوو. زۆربەی سەرکردەکانیشی لە زانکۆکانی ڕۆژاوا خوێندوویانە. لەگەڵ ئەوەشدا ئەمریکیەکان لە ڕابردوودا ناڕەحەتیان زۆر چەشتووە تا لەو شێوازە بگەن کە سەرکردەکانی هند بۆ گرتنەبەری سیاسەتی دەرەکی بەکاریهێنن. سنووری هند لە لای باشوورەوە زەریای هندی و لە لای باکوورەوە چیای هیمالایە و لە لای ڕۆژاواوە چیای هیندۆکۆش و لە لای ڕۆژهەڵاتەوە زۆنگا و ڕووبارەکانی بەنگاڵە. بە درێژایی هەزاران ساڵیش وەک جیهانێکی تاک و تەنها ژیاوە. گەلە فرە زمانەکانیشی گەواهی شەپۆلەکانی لەشکرکێشانن کە لە دەربەندەکانی چیاکان و بیابانە نزیکەکان و هەندێک جاریش لە دەریاکانەوە ڕوویان تێکردووە. ئەوەتا هۆنییەکان و مەگۆلەکان و گریکەکان و فارسەکان و ئەفغانەکان و پورتوگالیەکان و دوای هەمووشیان بریتانیەکان هەموویان لەوێ شارستانیان دامەزراندووە و ئەوەندەی نەبردووە ئەوەی دایان مەزراندووە نەماوە و لە دوای خۆی ئەو گەلانەیان بەجێهێشتووە کە دەستیان بە شێوازەکانی خۆیانەوە گرتووە لە ژیاندا. بە پێچەوانەی کۆمەڵگاکانی باکووری ڕۆژهەڵاتی ئاسیاش کە خاوەنی مێژوویەکی دوور و درێژی بوونی نەتەوایەتی خۆیانن. ئەم هیندەی ئێستا ناسراوە دوای تەوابوونی دەسەڵاتی بریتانیا لە ساڵی 1940 دەرکەوتووە. بە درێژایی سەدان ساڵیش کارێکی مەزنی ئەنجامداوە بۆ پاراستنی ناسنامەی خۆی بەبێ هیچ خەسڵەتێکی دەوڵەتێکی هندی ڕوخسار ئاشکرا. لە کاتێکیشدا چین خاوەنی دامەزراوەی سیاسی خۆی بووە و ژیاری چینی وردە وردە بە شێوەیەکی وەها بەسەر داگیرکاراندا سەپاندووە کە ئێستا بە ئاسانی لە گەلی چینی جیاناکرێنەوە هند بە ئامێتەبوون لەگەڵ نامۆکاندا مۆرکی خۆی نەپاراستووە. بەڵکو بە جیابوونەوە لێیان. ڕەنگە گەلی هندی لە بەردەم هێزدا مل دانەوێنێ، بەڵام هەمیشە بەو بەرگریی بەرامبەر کولتوورە نامۆکان هەیبووە، سەرکەوتنی بەدەست هێناوە. هند وەک ڕۆژهەڵاتی ناوەڕاست نیشتیمانی ژمارەیەکی زۆری ئایینە، بەڵام بە پێچەوانەی ئیسلام و مەسیحیەت ئاینی هیندۆسی ڕێگان نادا بە کەسانێک لە ئاینی ترەوە بێنە ناویەوە مرۆڤە بێ یان بە هیندۆسی لەدایک ببێ یان لە دەرەوەی ئەو ئاینەدا ئەمێنێتەوە ئەو حاڵەتە تایبەتمەندەش کە ئەو ئاینە لە ڕێی سیستەمی چینایەتی داخراوەوە فەراهەمیەکە بە ڕادەیەک بەربڵاوە کە چینەکانی خوارەوە هەردەم مانەوەیان لە حاڵەتی خۆیاندا لە ناو ئاینی هیندۆسیدا هەڵبژاردووە لە بری چوونە ناو ئاینی تری وەک ئیسلام و مەسیحیەتەوە نامۆکانیش جێیان نابێتەوە لە ناو کۆمەڵگای هیندۆسیدا ئەمەش ئەو کۆمەڵگایە وا لەیەکە مەحکەم بێ لە بەردەم دەسەڵاتی بێگانەدا هند بۆیە بەم شێوەیەی ئێستای یەکی گرتووە، چونکە فەرمانڕەوایین بریتانیا پێکهاتەیەکی گونجێنراوی پێدا لە حکوومەت و ئیدارە و یاسا. هەرەمەش هندی کرد بە وڵاتێکی ڕێکخراو لەسەر بنەماکانی لیبراڵیزمی ڕۆژاوایی بۆ دیموکراسی و نیشتیمانپەروەری. بەڵام بوو بەهۆی دەرکەوتنی کێشەی دانیشتوانە موسڵمانەکەیشی، تەحەدایەک پێکەهێنێ تەنها لەبەر ئەوە نا کە لە خاکێکەوە دابڕ کراوە و سەرکردە هندێکان بە بەشێک لە میراتی خۆیان یەزانن بەڵکو لەبەر دەستەواژەی نابێت مسلمانەکان لە وڵاتی هیندا بە ئاسوودەیی بژین وەک بۆمبێکی میقاتکرا وهایە و سەرچاوی هەڕەشەی ململانەیەکی مەدەنی بەردەوامە. لەبەرم هۆیەش هاوپەیمانانی سەربازی وڵاتە یەکگرتوەکان لەگەڵ پاکستاندا لە پەنجاکان و شەستەکاندا ئەگەرچی لە بەرامبەر یەکێتی سۆڤەت و چینیش دامەزرا بوو پەیوەندەکانی ئەمریکا و هندی بەرەو خراپی برد بەڵام هۆکاری گۆشەگیری هند لە سەردەمی شەڕی ساردا ڕەجی زۆر لەوە قوڵتری هەیە چونکە هند بە درێژایی مێژوو بەوە ژیاوە کە بەرگری کەلتوری و لێهاتووی دەرونی سەیری لە مامەڵەکردن لەگەڵ بیانیەکاندا کۆکردۆتەوە. بەرگریە ئاشتیخوازانەکەی گاندی ڕەنگدانەوەی سیفەتە ئەخلاقیە نائاساییەکانی مەهاتمایە، هەروەک کاراترین ڕێگا بوو بۆ بەرەنگاری هێزی ئیمپریالیست، ئەویش لە ڕێی ئەوەی بەهاکانی کۆمەڵگای بریتانی لە سەدەی بیستەمدا بخەنە خانەی دژی ئیمپریالیزمەوە. لە ماوەی شەڕی ساردیشدا هند بە بێلایەنی مایەوە لە کاروبارە نێو دەوڵەتیەکاندا. ژمارەیەکی زۆریش لە ڕۆشنبیرانی ئامریکا ئەوەیان پەسەند کرد وەک پێوەرگەلێکی ئەخلاقی بەرزی باڵاتر لەوەی دوو زلهێزە مەزنەکە هەیەە بەڵام بناغەی لۆژیکی ڕەتدانەوەی هند بۆ ئەوەی لە سەردەمی شەڕی ساردا پێی دەگوت سیاسەتی هێز بریتییە لە نەبوونی هیچ بەرژەوەندییەکی نەتەوەیی خۆی لە ململانێکەدا، چونکە لە پێناوی ئازادکردنی بەرلیندا، بۆ نموونە، هند خۆی ناخاتە مەترسییەوە بە بە دوژمنکردنی یەکێتی سۆڤیەت کە تەنها چەند سەد میلێک لێوەی دوورە و نایەوێ بیانووی بداتێ بۆ لایەنگریکردنی پاکستان، هەروەک خۆی ناخاتە مەترسیی بە دوژمنکردنی موسوڵمانان، لە پێناوی دیموکراسی ئیسرائیل. بێگومان لە سەردەمی جەمال عبدول ناسری گەورە دوژمنی ڕۆژاواشدا جەواهر لال نەهرۆ هاوڕێیەکی بە ئەمەکی میسر بوو. هند هیچ ڕێگرێکی بەدی نەئەکرد لە سروشتی شمولیانەی ڕژێمی هانۆیدا بۆ ئەوەی پشتگیری سیاسی تەواوی لێ بکە. سەرکردەکانی هند سووربوون لەسەرەوەی خۆیان لە ئاقارە ڕادیکاڵەکانی جیهانی تازە پێگەیشت و دانەبڕن لێکدانەوە کەشیان دروست بوو چونکە بە پشتبەستن بە دامەزراوە دیموکراتیەکانی و بەڕەوان بێژیە بەرزەکەی بایی ئەوەندە دۆستی هەبوو لە ناو دەستگا لیبرال و ڕۆشنبیرەکانی ناو وڵاتەیە گرتوەکان کە ڕق و کینەی ئەمریکا لە سنوورێکی شیاودا بهێڵێتەوە. لە ڕاستیدا ڕەفتاری هیند لە سەردەمی شەڕی سارددا جیاواز نییە لە ڕەفتاری وڵاتە یەکگرتووەکان لە سەراتاکانی دامەزراندنیدا. وەک پێشینانی دامەزرێنەریش، سەرکردەکانی هیندی سەر بە بنەماڵەی نەهرۆ بڕوایان بەوە هەبوو کە باشترین ڕێگا بۆ پاراستنی وڵاتە ساواکەیان دوورکەوتنەوەیە لەو ململانێیانەی پەیوەندییان بە بەرژەوەندییە زیندەگییەکانەوە نییە. بە شێوەی وڵاتەیەکگرتووەکانیش هند ئەم سیاسەتەی نەچەسپاند. بۆچوونەکانی وڵاتەیەکگرتووەکان دەربارەی سیاسەتەکانی هێزی ئەوروپا لە سەدەی نۆزدەهەمدا هەرچی بووبن، خۆی لە بەکارهێنانی هێز دژی مەکسیک یان لە ناوچەی کاریبیدا نەپارست. هندیش هیچ دوودڵ نەبووە لە پێداگرتن لەسەر سەپاندنی دەسەڵاتی خۆی بەسەر سکیم و گووا و سریلانکا و بانگلادیش و نیپاڵدا. هەروەها هند بۆ ماوەی بیست ساڵ بەلای کەمەوە بەردەوام بوو لەسەر بەرنمەیەکی چەکسازی ئەتۆمی کە بەو تاقیکردنەوانەی ساڵی 1992 ئەنجامیدان گەیشتە چڵەپۆپە. کە کلینتۆن لە ساڵی 1990دا سەردانی هندی کرد، زۆری باس لە نزیکیی هەلومەرجی دیموکراسیی هاوبەش کرد، تەنانەت ئەو کاتەش کە قسەی بۆ خانەخوێکانی ئەکرد سەبارەت بە بێهودەیی بەرنامە چەکسازییە ئەتۆمییەکەیان، پێش ناچێ هیچ کام لەو دوو پێشنیارە ببنە بناغە بۆ پەیوەندییەکی نوێ. هەروەها هند نە سیاسەتی وڵسن ئەگرێتە بەر و نە دەست بەرداری بەرنامە ئەتۆمیەکەیە بێ. باشترین ڕێگا بۆ تێگەیشتن لە سیاسەتی دەرەکی هندەوەیە کە لەگەڵ سیاسەتی بریتانیادا بەراورد بکرێ ئەو کاتەی فەرمانڕەوایی وڵاتەکەیە کرد چونکە ئەو سیاسەتەی بریتانیا لە کالکوتای بارەگای یەکەمی حکوومەت و دواتر پاش ساڵی هەزار و نۆ سەد و سی و چوار لە نیودەلهی داڕێژرا. ئاسایشی هیندیشی لەسەر ئەوە بنیات نا کە هێزە دەریاییەکەی لە زەریای هیندیدا بەسەر وڵاتانی دۆستدا یان لانی کەم ئەوانەی دوژمنکار نین باڵادەست بێ لەو ناوچەیەوە کە لە سەنگاپورەوە درێژە بێتەوە بەرەو عەدەن و لە ڕاڕەوی خەیبەرەوە هەتا هیمالایا. بریتانیا پێی لەسەر هێڵی ماکمۆهان داگرت کە سنووری مێژووی نێوان چین و نیمچە کیشوەری هیندی ڕەت دەکرد. چینی ئیمپریالیست ئەم هێڵکێشانەی بەدڵ نەبوو، بەڵام لەوە لاوازتر بوو کە بتوانێ لە پێناوی دەستکاریکردنیدا بجەنگێ. چینی کۆمۆنیست داوای گەڕانەوەی کرد بۆ سنووری کلاسیکی و ساڵی 1962 جەنگی لەو پێناوەدا هەڵای ساند و بە ئاواتی خۆی گەیشت کێشەکەش هەتا ئێستا چارەسەر نەکراوە لەو کەوانەیەدا کە ئەکەوێتە نێوان سنگاپورە و عدەن بەرژەوەندەکانی هندو ئەمریکا هاوشانن ئەوەتا هەردووکیان ئەگەرچی لەبەر هۆکاری جیاوازیش بێ حەز بەوە ناکەن ئیسلامێکی ئوسوڵی دەست بەسەر ناوچەکەدا بگرێ هند ئەوەندەی پەیوەندی بە سیاسەتی ناوخۆیەوە هەبێ لە بەڕە چەڵک ئەفغانیەکان نیگەرانترە هەتا لە بەڕە چەڵک ئێرانیەکان لەو کۆمەکی داراییەش نیگەرانترە کە سعودیە پێشکەش بە ئیسلامیەکانی ئەکا تا لە دەمارگیری سەدام حوسەین لانیکەم لەبەر چەند هۆکارێکی هونەریش بێ هند خۆی وەک نێوەند ئەخاتە نێوان وڵاتەیە گرتوەکان و توندڕەوەکانی کەنداو ڕەنگە ئەوەش چەندە لێک تێگەیشتنی تەواو هەبێ تا ڕادەی ڕێگا پێدرا و سوود بەخش بێ. هەمان حاڵەتیش بەسەر ناوچەی نێوان هیند و سەنگاپورەدا ئەچەسپێ. لەگەڵ گەشەسەندنی هێزی چین و توندی ژاپۆندا زۆر پێچێ لەو ناوچەیەدا کێبەرکێیەکی سێ کوچکەیی یان چوار کوچکەیی ئەگەر بێت و ئەندەنوزیا یەکانگیر بێ هەڵبگیرسێ. بەرژەوەندی ئەمریکی باو وەها ئەخوازێ کە ڕێ لە باڵکێشانی هەرکام لەو لایەنانە بگیرێ مەسلەکە مەسلەی هاوسنگیەکی کلاسیکی هێزەکانە بەوەش ئەو هەلومەرجە لە ئارادەیە کە یارمەتی هاتنەکایی هاوکاریەکی تونند و تۆڵەدا بە مەرجێک هند بەو هێزە سەربازییە گەشەسەندووە بوغران نەبێت و وڵاتەیەکگرتووەکانیش بتوانێ سیاسەتێکی هاوسەنگ لە ناوچەکەدا دابڕێژێ لە باکووردا کە هیمالایی لێیە وڵاتەیە گرتوەکان هیچ بەرژەوەندیەکی نەتەوەیی لەوەدا نییە دەست وەرداتە کێشە سنووریەکانی نێوان چین و هند تا ئەو کاتەی هیچیان پەنا نەبەنەبەر بەکارهێنانی هێز بۆ پێکانی مەرامەکانیان ئەمە کێشەیەکە پاساوی ئەوە نادا بە وڵاتە یەکگرتووەکان پەیوەندەکانی لەگەڵ هیچ کام لەو دوو لایەنە بخاتە مەترسیەوە چونکە ئەوە مەسلەیەکی کلاسیکیە و تایبەتە بە پێویستی تێگەیشتن لە سنووری بەرژەوەندەکانی ئەمریکا. پەیوەندی نێوان هند و چین هیچ کارێک لە وڵاتە یەکگرتووەکان ناکا مەگەر لایەنێکیان بیەوێ باڵ بەسەر ئەوی تردا بکێشێ ئەبێ ئەمریکا لە کۆڕە هاوبەشەکانی لەگەڵ چیندا خۆی لە دژایەتی کردنی بەرنامە ئەتۆمیەکانی هند لابدا وەگەوەی لە سەردەمی سەرۆکایەتی کلنتۆندا دەرکەوت. ئەبێ ئاماژە بەوە نەدا کە دەسەڵاتێکی ئەتۆمی بەسەر نیمچە کیشوەری هندیدا ئەسەپێنێ. لە بەرژەوەندیشیدا نییە ئەو بیانوانە هند پەسند بکا گوایە ئەوەی بەرنامە ئەتۆمیەکەی بۆ لە قاڵبدانی چین پێویستە. لە ڕاستیدا لە دوو ساڵی کۆتایی سەرۆکایەتی کلنتۆندا بەرنمەی چەکی ئەتۆمی هند بوو بە خاڵگەلی سەرەکی کێشمەکێشمی نێوان هند و وڵاتە یەکگرتووەکان یەکەمین کاردانەوەی ئەمریکا بەرامبەر تاقیکردنەوە ئەتۆمیەکانی هند زۆر سۆزداریانە بوون سەرۆک کلنتۆن وتی هەڵەیەکی گەورەیە ئەگەر لە سەتایی سەدەی بیست و یەکەمدا و لەو کاتەدا کە هەموو لایەکەیان نەوێ سەردەمی ئەتۆم لەبیر خۆیان ببنەوە ئێوە بیر لەوە بکەنەوە لە ڕێی ڕفتارێکەوە مەزنی خۆتان دەربخەن کە خراپترین ڕووداوەکانی سەدەی بیستەممان بیرەخەنەوە ئاشکراشە کە بۆ پاراستنی ئاساییش پێویستیان پێی نییە ئەبێ بەر لە هەرشی کردنەوەیەک ئەوە بزانرێ کە کێبەرکەی ئەتۆمی لە نیمچە کیشوەری هندیدا مێژوویەکی درێژی هەیە هند یەکەمین تەقاندنەوەی ئەتۆمی خۆی لە ساڵی 1970دا ئەنجامدا چینیش یەکەمین تاقیکردنەوەی چەکی ئەتۆمی خۆی لە ساڵی 1964 دا ئەنجامدا، بەو سیفەتەش کە من لە ساڵی 1976 دا وەزیری دەرەوە بووم، نەمتوانی پاکستان قایل بکەم بەوەی بەرنامەی ئەتۆمی دەست پێ نەکا. بەم شێوەیەش تاقیکردنەوە ئەتۆمییەکان بیرمانەخەنەوە کە هەندێک ڕاستی جیۆپۆڵۆتیکی هەن، بەهێزترن لەو خەوە ڕۆژانەی پەیوەندیان بە بەجیهانی بوونەوە هەیە هند و پاکستان تاقیکردنەوەی ئەتۆمی ئەنجامەدەن چونکە نایەنەوێ جۆگرتن لە ئامۆژگاریەکانی ئەو وڵاتانی خۆیان پشت بە چەکی ئەتۆمیە بەستن بۆ پاراستنی ئاسایشی خۆیان ببێتە گەرەنتی بۆمانەوەیان لە کاتێکیشدا وڵاتەیەکگرتووەکان تەواوی هۆکاری بەدەستەوەیە بۆ پێداگرتن لەسەر ئامانجەکانی لەمەڕ بەرگرتن بە بڵاوکردنەوەی چەکی ئەتۆمی. سەرۆک وەزیرەکانی هند و پاکستان هۆکاری لۆژیکیان بەدەستەوەیە بۆ بەردەوامبوون لە پرۆژە ئەتۆمیەکانیاندا بەو پێش ئەبێ سیاسەتی ئەمریکا واز لە هەوڵی قایلکردنی هند و پاکستان بهێنێ بە دەستبەرداربوون لە بەرنامەی ئەتۆمیان و کار بکە بۆ ئەوەی ئەو دوو وڵاتە بکاتە دوو شەریک لە سیستەمێکدا کە پێش بڕچەی ئەتۆمی جڵەوگیر بکات و گرژیە سیاسیەکانی باشووری ئاسیا سوک بکە. ئەو وڵاتەنە لانی کەم سێهۆکاریان بەدەستەوەیە بۆ دەستکردن بە بەرنامەی چەکسازی یەتۆمی. حەزکردن بەوەی ببنە هێزێکی جیهانی بە پشت بەستن بەو بیر و باوەڕێ گوایە هەر دەوڵەتێک نەتوانێ بەرامبەر هەر مەترسیێکی پێشهات بەرگری لە خۆی بکە دەوڵەتێکی مەزن نییە. وڵاتێکی لەم چەشنە ئەبێتە خاوەنی چەکیەتۆمی و خەباتیشەکە بۆ ئەوەی بایی ئەوەن دەتوانای هەبێ دەستی بگاتە هەر دوژمنێکی پێشببینی کراوە. هەروەک بەهۆی هەڵپەی پاراستنی بارودۆخی ناوخۆییانەوە، پێناچێ ئەم وڵاتانە بەشداری لە بڵاوبوونەوەی ئەم چەکانەدا بکەن، بێجگە لە ڕووسیا، ئەویش بەهۆی داڕمانی دیسپلینەوە. هەروەک دوورن لەوەی دووچاری سزا بن، چونکە دەوڵەتە مەزنەکان هاوکارییەکانیان لە بابەتی دیکەدا بەرز دەنرخێنن، هند لە ڕیزی ئەم وڵاتانەدایە. ئەو وڵاتانەی هەست بەوە ئەکەن کە لەلایەن وڵاتانی دراوسێی فرەدانیشتووان و خاوەنی دەرامەتی مەزنەوە هەڕەشەیان لەسەرە، ڕەنگە چەکی ئەتۆمی لەلایان ئامرازێک بێ بۆ ئەوەی جەنگ بکەن بە خۆخستنە مەترسییەکی ناپەسەند، یان ئامرازێک بۆ بەرگرتن لەو مەترسییانەی هەڕەشە لە مانەوەیان ئەکەن، بەتایبەتیش کە دراوسێی بەهێزتر، چەکی ئەتۆمی هەبێ تەنها بە گەرەنتیەکی جێی متمانەش کە لە هێزی ئەتۆمی ڕاستەقینەوە بدرێ ئەتوانرێ ڕێ لە پێشخستنی چەکی ئەتۆمی ئەو وڵاتانە بگیرێ ئەمەش لە ئەقلدانە ئیسرائیل و پاکستان لە ڕیزی ئەم وڵاتانەدان. ئەو وڵاتانەی سوورن لەسەر تێکشکاندنی هاوسەنگی هێز لە ناوچەکانی خۆیاندا و چەکی ئەتۆمی وەک ئامرازێک سەیرەکەن بۆ ترساندنی دراوسێکانیان و بەرگرتن لە هەر دەستوەردانێکی دەرەکی. عێراق و کۆریای باکوور و ئەو وڵاتانەی تر کە بە خراپە کارناوەبرێن لە ڕیزی ئەم وڵاتانەدان. بەم شێوەیە، ئێمە هێشتا زۆر دوورین لەوەی کۆدەنگ بین لەسەر لەبیرکردنی چاخی ئەتۆمی زۆربەی ئەو وڵاتانەش کە چەکی ئەتۆمیان بغزاندووە ئەکەونە ئامریکای لاتین و ئافریقا و وڵاتانی باشووری زەریای ئارام کە لە دەرەوەی مەودای هێزە ئەتۆمیە سەرەکیەکاندان و هیچ ململانێیەکیان نییە لەگەڵ ئەو هێزانەدا یان لە ناو خۆیاندا. بەڵام لە ناوچە گرژەکانی باشوور و باکووری ڕۆژهەڵاتی ئاسیا و ڕۆژهەڵاتی ناوەڕاست و کەنداوی عەرەبدا لۆژیکی پێچەوانەی ئەوە لە ئارادایە. ئەبێ وڵاتە یەکگرتوەکان هەرچی لە توانادایە بیکە بۆ بەرگرتن لە بڵاوبوونەوەی تەکنەڵۆژیای چەکی ئەتۆمی بەڵام کاتێک بڵاوە بنەوە ئەوە ئەبێ بە گشت دوژمنێکی وەهمیدا نەچێتەوە ئەبێ ئەمریکا مەسلەی قەدەغەکردنی بڵاوبوونەوەی چەچێتۆمی ئامانجی ترەوە گرێ بداتەوە و ئەو وڵاتانە جیا بکاتەوە کە چالاکیەکانیان هەڕەشەنین لە بەرژەوەندەکانی وڵاتەیە گرتوەکان یان لە ئاشتی نێودەوڵەتی لەوانەی کە بەرنمەی ئەتۆمی لە پێناوی شێواندنی هاوسەنگیدا جێبەجێەکەن. جیاوازی بکا لە نێوان ئەو وڵاتانەی ئامادەن بچنە سیستەمێکی تایبەت بە ڕێگرتن لە بڵاوبوونەوەی چەکی ئەتۆمی و ئەوانەی گوێ نادەنێ یان پشتیوانی ئەو بڵاوبوونەوەیەکەن ئەبێ هەریەک لە هند و پاکستان بەڵێن بدەن کە تەکنۆلۆژیای موشک یان تەکنۆلۆژیای ئەتۆمی بڵاو ناکەنەوە هەروەکە بێ ئەوە دەربخەن کە هەوڵێکی ڕاستگۆیانە ئەدەن بۆ سوکردنی گرژیەکانی نێوانیان ئەبێ ئامانجی دووهەمیش دیپلۆماسییەتێکی چالاک بێ بۆ چارەسەرکردنی مەسەلە سیاسییەکان و کێشەکانی باڵکێشان بەسەر چەکسازیدا کە کاریگەری هەیە لەسەر نیمچە کیشوەرەکە. بە مەسەلەی پاراستنی ئەگەری گورزی دووهەمەوە و مەسەلەی ڕێگرتن لە ڕووداوی لاوەکی. بەڵام بەرژەوەندی تری هاوبەش هەیە لە نێوان وڵاتە یەکگرتووەکان و هنددا کە ئەبێ بە جەخت کردنەوەی لە ڕاددەبەدەر لەسەر مەسەلەی ئەتۆمی نەخرێنە مەترسییەوە. تەحەداکە لەوەدا نییە کە بابەتگەلێک بورووژێنرێ کە بۆ ماوەی چەندین ساڵ تاوتوێ کراون، بەڵکوو بە دانانی بناخەیەک بۆ پەیوەندییەکی نوێی هند و ئەمریکا. لە سایەی هەلومەرجی دوای شەڕی ساردیشدا، پەیوەندییەکی هاوکاری توندوتۆڵ لە نێوان هەردوو وڵاتدا لە بەرژەوەندیی بنەڕەتی و ئەڵقەی بیست و سێهەمی کتێبی هەنری کیسینگەرمان پێشکەش کردن تا دیدارێکی نوێ شاد و سەرفراز بن.